بە ناڵەی سمیان و سوێند بە ئەسپانی هێرشبەران لە بەیانیاندا. فأثرن به نقعا فوسطن به جمعا. کە بەوە تەپ و تۆز هەڵدەسێنن و بەو تەپ و تۆزەوە خۆیان دەکەن بە ناوەڕاستی کۆمەڵی دوژمندا. ان الانسان لربه لکنود. بەڕاستی ئینسان بۆ پەروەردگاری ناسوودی. دەی ئایا نازانێ کاتێ کە مردووی ناو گۆڕەکان زیندوو کرانەوە واتا هێنرانە دەرەوە و ئاشکرا بوو هەرچی ڕازی ناو دڵانە. ان ربهم بهم یومئذ لخبیر. بێگومان پەروەردگاریان لەو ڕۆژەدا ئاگادارە بە کردەوەیان.